ساتۆ ئەی محەمەد چاوەڕوانی ڕۆژێ بە ئاسمان دووکەڵێکی دیار و ئاشکرا ئەهێنێ مەبەست لە ساڵی قاتی و برسێتیە چونکە لە کاتی وادا ئادەمیزادی برسی لەبەر لاواز بوونی هێزی بینایی خۆی ئاسمانی وەک دووکەڵێکی خەست دێتە پێش چاو یان مەبەست ئەو دووکەڵێیە ڕۆژی قیامەت دنیا داگرێ بەڕاستی ئێمە خاوەن ئیمانین و باوەڕمان بە تۆ هەیە. أنی لهم الذکری وقد جاءهم رسول مبین. ئەمانە چۆن بیرەکەنەوە و عیبرەت بەمە وەرەگرن و ئیمان دێنن لە کاتێکا کە پێغەمبەرێکیان هاتە سەر هەموو شتیکی بە تەواوی بۆ ڕوون کردنەوە مەبەست لەو پێغەمبەرە حەزرەتی محمدە. کە بە دەست فیرعەونەوە ئەیان چێشت. بەڕاستی فیرعەون کابرایەکی لووتبەرزی لە سنوور دەرچووی بەلەسەبوو بوو. ولقد اخترناهم علی علم علی العالمین. بەڕاستی ئێمە بەنی ئیسرائیلمان هەڵاوێردبوو بەسەر هەموو خەڵکی تری سەردەمی خۆیانا و ئەمانزانی شایەنی ئەوەن هەڵیانوێرین. بێگومان کافرە هاوبەش بۆ خوا دانەرەکانی قوڕەیش ئەڵێن. ان هی الا موتتنا الاولی وما نحن بمنشرین. لەم مردنی یەکەمەمان بەو لاوە هیچ مردنێکی تر نییە و ئێمە هەرگیز زیندوو ناکرینەوە ئەهم خەیڕ ئەم قەوم توبع والذین من قبلهم ئەهلەکناهم ئینەهم کانوا مجرمین ئاخۆ ئەم کافرانەی مەککە لەبارەی هێز و تواناوە چاکترن یان تاقمەکەی توبع یەمەنی و ئەوانەی پێش ئەوان بوون وەک کۆمەڵی عاد و سەمود کە تەفر و تونامان کردن؟ ئەوانە بەڕاستی تاوانکار بوون. ئێمە ئاسمانەکان و زەویمان بە مەبەستی ڕاست نەبێ کە ناسینی خوا و پەرستنیەتی دروست نەکردووە، بەڵام بەشی زۆری ئەم خەڵکە بەمە نازانن. ان یوم الفصل میقاتهم اجمعین. ڕۆژی لێکجێکردنەوەی ڕاست و چەوت کە ڕۆژی قیامەتە، وادەی بەسەرکردنەوەی هەموو ئەم خەڵکەیە کە هەر کەسە حەقی خۆی ئەدرێتە دەست. فارتقب انهم مرتقبون تۆ چاوەڕوان بە ئەوان چیان بەسەر دێ و ئەوانیش بەڕاستی چاوەڕوانن تۆ سەرەنجامی کارت چۆنە بێ. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر دڵێک کە قورئانی تێدا نەبێ و خاڵی بێ لە یاد و زیکری خودا وەک کەلاوە کۆن وەهایە.